بە ناوی خوای بەخشندەی میهرەبان. ئەڵقەی پێنجەم ئاشکراکردنی بانگەوازی ئیسلام لە شاری مەککەدا سەرەتا بانگەوازی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە شێوەیەکی نهێنی بوو و لەگەڵ چەند کەسانێکی کەمدا بوو کە متمانەی پێدەکردن و ئیسلامی پێ ڕادەگەیاندن ئیبن ئیسحاق دەفەرموێت سێ دانە ساڵ بەم جۆرە بانگەوازی نهێنی بەردەوام بوو تا خوای گەورە فەرمانی پێکرد کە ئایینی خوا بەرقەرار بکا و بە ئاشکرا بیگەیەنێت بە بێباوەڕانی قوڕەیش و ئاشکرای بکات لە ناو خەڵکیدا. ئیبن ئیسحاق دەفەرموێت، پاشان خەڵکان پۆل پۆل دەچوونە ناو ئیسلامەوە، بە پیاوان و ئافرەتانەوە تا وای لێ هات باس کردنی ئاینی ئیسلام زۆر باو بوو و بووە گفتوگۆ و باس لە نێو خەڵکانی شاری مەککە دا. پاشان خوای گەورە فەرمانی کرد بە پێغەمبەر درودی خوای لە سەر بێ کە ئەو ئاینە ڕاستەی هاتووە بۆی ئاشکرا بکا لە ناو بێ باوەڕەکاندا و ئاینەکەی خۆی بگەیەنێت بە خەڵکی و بانگەوازیان بکات و پێیان ڕابگەیەنێ بۆی ئامادە کردن و هەر هەموویان هاتن و تێر لەو خواردنەیان خوارد. ئاوێکی یەکجار زۆریان خواردەوە و هێشتا ئاوەکە و نانەکە هەر وەکو خۆی مابوو و هیچی لێ کەم نەببوو. دوای ئەوەی تێریان خوارد، پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی وتن، ئەی کوڕانی عبدالمطلب، خوای گەورە منی بە تایبەت ناردووە بۆ لای ئێوە و بۆ لای خەڵکانی تریش بە گشتی، ئەم نیشانەیەی کە ئێوە بینیتان نیشانەیەکی بەسە بۆ ناسینی من. کێ لە ئێوە هەڵدەستێ پەیمانم دەداتێ کە برام بێت و هاوەڵم بێت؟ دەفەرموێت، هیچ کەس هەڵنەستا. ئیمامی عەلی دەفەرموێت، من لە هەموویان بچووکتر بووم، هەستام و پێغەمبەر درودی خوای لەسەر بێ سێ جار فەرمووی دانیشە. دوای سێ جارەکە کە کەس نەبوو، هەستام و پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەستی کردە ناو دەستم. واتە گفتی لێوەرگرتووە. دوابەدوای ئەوە پێغەمبەر درودی خوای لەسەر بێ خەڵکی لە ناو خۆیاندا وتیان، ئەوە کێیە هاوار دەکات؟ وتیان، ئەوە محەمەدە. دوای ئەوە لێی کۆبوونەوە و پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئایا پێتان ڕابگەیەنم کە چەند ئەسپ سوارێک لەو دیوی ئەو شاخەوە خۆیان ئامادە کردووە بۆ ئەوەی پەلامارتان بدەن، هەواڵەکەی من بەڕاست دەزانن؟ وتیان، بەڵێ، ئێمە بە هیچ جۆرێ درۆمان لێ نەبینیویت. پێغەمبەر درودی خوای لەسەر بێ پێی ڕاگەیاند و فەرمووی، ئاگادار بن، من ئاگادارکەرەوەیەکم بۆ ئێوە، لە پێش سزایەکی سەختی خوای گەورە کە بگات بە ئێوە. پاشان ئەبو لەهەب لە ناو هەموویاندا وتی، دەستەکانت بشکێ و وشک بێت، بۆ ئائەمە ئێمەت کۆ کردۆتەوە بەم بەیانییە؟ بەتایبەت و بەگشتی قسەی لەگەڵ کردن و دەقی فەرموودەکەی پێغەمبەر دروودی خوای لەسەر بێ بەم جۆرە بوو پێی فەرموون، هۆ کوڕانی قوڕەیش خۆتان بکڕنەوە لە خوای گەورە، من هیچ شتێکم پێ ناکرێ بۆتان لە قیامەتدا لە بەرامبەر خوادا، واتە تەنها خزمایەتی نێوان من و ئێوە هیچ سوودێکتان پێ ناگەیەنێت ئەگەر باوەڕ نەهێنن، هۆ کوڕانی کەعبی کوڕی لوئەی، خۆتان ڕزگار کەن لە ئاگر من هیچم پێ ناکرێت بۆ ئێوە لە قیامەتدا لای خوای گەورە هۆ کوڕانی مڕڕەی کوڕی کەعب خۆتان ڕزگار کەن لە ئاگر من هیچم پێ ناکرێت بۆتان لای خوای گەورە هۆ کوڕانی عبد شەمس خۆتان ڕزگار کەن لە ئاگر من هیچم پێ ناکرێت بۆتان لای خوای گەورە لە ڕۆژی قیامەتدا هۆ کوڕانی عبد المطلب خۆتان ڕزگار کەن لە ئاگر من هیچم پێ ناکرێت بۆتان لای خوای گەورە لە ڕۆژی قیامەتدا هۆ سەفیەی پوری پێغەمبەر درودی خوای لەسەر هیچم پێ ناکرێ بۆت لای خوای گەورەو پەروەردگار هۆ فاتیمەی کچی پێغەمبەر لە ماڵ و سامان چیت دەوێت بیبە و خۆت بپارێزە لە ئاگر هیچم پێ ناکرێ بۆت لای خوای گەورە تەنها ئەو پەیوەندیە خزمایەتیەی هەیە لە نێوانماندا و ئەویش بە مافی خۆی دەگەیەنم. لە ڕیوایەتەکەی قوبەیسە و زوهێری کوڕی عەمردا دەفەرموێت، هۆ بەیانیتان، هۆ بەیانیتان، بۆتان هاتن، بۆتان هاتن، منیش بە هەمان شێوەم بۆ ئێوە. لە ڕیوایەتێکی تردا قەتادە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ چووە سەر تەپۆڵکەی سەفا و هەموو تیرەکانی قوڕەیشی بانگ کرد بۆ ئاینی خوا و ئاگاداری کردنەوە و هەڕەشەی لێ کردن لە توڕەیی خوای گەورە. بەڵام هەندێک لەوان وتیان ئەم هاوەڵەتان شێت بووە و لە شەوەوە ڕێنەی کردووە تا بەرەبەیان، پاشان خوای گەورە ئەم ئایەتەی دابەزاند. ئەوەلەم یەتەفەکەڕو ما بیصاحیبیکم من جنە ان هو الا نذیر مبین، واتە ئایا بیر ناکەنەوە کە هاوەڵەکەیان هیچ جۆرێک جنۆکەی لەگەڵدا نییە و شێت نییە، تەنها ئەوە نەبێت ئاگادارکەرەوەیەکی ئاشکرای خوای گەورەیە بۆ لای خەڵکان. بەم شێوەیە بۆ یەکەم جارە قوڕەیش لە خودی پێغەمبەرەوە دروودی خوای لەسەر بێ ئەم وشانە دەبیستن، خۆتان ڕزگار کەن لە ئاگر، وە هەروەها من پێغەمبەرم بۆ لای ئێوە، وە هەروەها بیستنی مقۆمقۆی موسڵمانان لە ناو خۆیاندا سەبارەت بە ڕاگایاندنەکەی پێغەمبەر و ڕوونکردنەوەی ئایینی بێباوەڕان. کە ئەو بتانەی ئەوان دەیان پەرستن پەرستنێکی پووچە و هیچ قازانج و زەرەرێکی بەدەست نییە و هیچ پیرۆزییەکی نییە و نابێ بە هیچ جۆرێک لێی بترسین و ئەویش بەردێکە وەک ئەو بەردانەی کە خوای گەورە دروستی کردووە بۆ بەرژەوەندی مرۆڤ و نەک خۆیان بەڵکوو باو باپیرانیشیان گومڕا و سەرلێشێواو و نەفام بوون تەنها ئایینی خوای گەورە ئایینی پێغەمبەرە دروودی خوای لەسەر بێ بێباوەڕەکان بەم شێوەیە نەیاندەزانی چی بکەن. هەر بۆیە سەرەتا کەوتنە دەمەقاڵە کردن و موجادەلە و بە هەموو شێوەیەک ڕێگریان دەکرد لە بەرامبەر پێغەمبەر درودی خوای لەسەر بێ و ئاینی ئیسلامدا، بێ باوەڕەکان زۆر کەللە ڕەقانە سوور بوون لەسەر مانەوەیان لەسەر بیر و باوەڕە پوچەکەی خۆیان و باوک و باپیرانیان، بۆیە سەرەتا کۆبوونەوەیەکیان ئەنجامدا پێش ئەوەی هەموو قافلەی حاجەکانی دورگەی عەرەب بگەنە ناو شاری مەککە تا هەموویان یەک ڕاو بۆچوونیان هەبێت بەرامبەر بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و لای هەموو حاجەکان ئاشکرای بکەن کە ئەم کابرایە کێیە و چیە بۆ ئەوەی یەکێ لە قوڕەیشەکان نەڵێ ڕاست دەکا و یەکێکی تر بڵێت درۆ دەکات و تاوەکو هۆزەکانی عەرەب گومانیان بۆ دروست نەبێت کە ئەمانیش لە ناو خۆیاندا گومانیان هەیە یەکێ دەڵێ وایە و یەکێ دەڵێ وانیە. ئیبن ئیسحاق دەگێڕێتەوە لە ئیبن عەباسەوە ڕەزای خوای لێ بێ کە فەرموویەتی، وەلیدی کوڕی موغیرە، کۆمەڵێ ناودار و سەرکردەی قوڕەیشی لە لا کۆبوونەوە، وەلید ئەو ڕۆژە لە هەموویان تەمەن درێژتر و پایە بەرزتر بوو، نزیکی کاتی حەج کردن هاتبوو، وەلید بە کۆمەڵی قوڕەیشی وت، ئەی کۆمەڵانی قوڕەیش، خۆتان دەزانن وا کاتی حەج هاتووە و نزیک بۆتەوە، پیاوانی عەرەب دەگەنە ئێرە و بێگومان هەواڵی ئەو کابرایەی، کە لە ناوتاندایە پێیان گەیشتووە، لەبەر ئەوە هەستن تا یەک ڕاتان هەبێ و یەکتر بە درۆ نەخەنەوە، بۆ ئەوەی سبەینێ هەندێکتان وتەکەی پێچەوانەی ئەوەی تریان نەبێ. ئەوانیش وتیان، ئەی ئەبا عەبدوشەمس، تۆ چی دەڵێیت تا ئێمەش ئەوە بڵێینەوە؟ وەلید وتی، نەخێر، ئێوە بڵێن و منیش گوێتان لێ دەگرم. یەکێکیان وتی، دەڵێین فاڵچییە. ئەویش وتی، نەخێر، وەڵڵاهی فاڵچی نییە، چونکە خۆمان فاڵچی و فاڵگرەوەمان بینیوە کە چۆنە. یەکێکی تریان وتی، دەڵێن شێتە. ئەویش وتی، نەخێر، شێت نییە، شێتیشمان بینیوە و ناسیومانە. نە دەستوەشاندن و نە چاوترووکاندن و نە کەفکردنی لێوی پێوە دیارە و نە وەسوەسەشی لەگەڵدایە. یەکێکی تریان وتی، دەڵێین شاعیرە. ئەویش وتی، نەخێر، شاعیر نییە و شیعرمان ناسیوە، بە هیچ جۆرێک وتەکانی لە شیعر ناچێ. یەکێکی تریان وتی، دەڵێین ساحیرە. نەخێر، ساحیر نییە، سیحرباز و سیحرەکانیشمان بینیوە، محەمەد نە فوو دەکات و نە شتیش گرێ دە. وتیان، ئەی چی بڵێین، ئەی ئەبا عەبدولشەمس، تۆ شتێکمان بۆ بدۆزەرەوە. ئەویش وتی، وەڵڵاهی وتەکانی زۆر شیرینە و بناغەکەی زۆر ڕیشەدارە و ڕەگی داکوتیوە و سەرەوەشی بە ڕاستی پڕ فەر و بەهایە و لە وتەی مرۆڤیش ناچێ و هەر شتێ بڵێن بەرامبەری هەموو خاوەن ئەقڵێ دەزانێ کە ئێوە هەڵەن و درۆ دەکەن. نزیکترین قسە بکرێت بەرامبەری ئەوەیە کە بڵێن سیحرباز نییە، بەڵام وتەکانی سیحرە، سیحرێکە لە کەسانی ترەوە وەریگرتووە و هاتووە بە سیحرێک کە پیاو لە برای خۆی دەکا و پیاو لە باوکی خۆی دەکا و پیاو لە ژنی خۆی دەکا و پیاو لە خزمانی خۆی دەکا و ئاژاوە دەنێتەوە لە هەموو شوێنێک. پاشان قوڕەیشیەکان دڵخۆش بوون بەوەی کە شتێکیان دەست کەوتووە، ئەویش پڕوپاگەندەیەکی درۆیە، بۆ ناشرین کردنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەوە بوو کە کاتی حەج هات کۆمەڵ کۆمەڵ هەریەکەی چوونە سەر ڕێگەیەک لەو ڕێگەیانەی کە حەجاج پیایدا تێدەپەڕین بۆ ناو شاری مەککە لەو لای ڕێگەکە دادەنیشتن بۆ پێشوازی کردن لە حاجیان کە حاجەکان بەلایاندا تێدەپەڕین بەسەرهاتەکەی پێغەمبەریان درودی خی لەسەر بێ بۆ باز دەکردن و هەمووشیان دەیانوت ئەم کابرایە بەو شێوەیەیە عەنیدە، المدثر، یانزە تا شانزە. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت، وەلیدی کوڕی موغیرە هات و پێغەمبەر دروودی خوای لەسەر بێ ئەم ئایەتەی بەسەردا خوێندەوە، ان اللە یامر بالعدل والاحسان وایتاء ذی القربی وینهی عن الفحشاء والمنکر والبغی یعظکم لعلکم تذکرون وا دەرکەوت کە دڵی نەرم بووە بۆ ئیسلام ئەم باسە گەیشتەوە بە ئەبوجەهل و ئەویش هات بۆ لای و پێی وت. مامە! خزمانت دەیانەوێت هەندێک پارەت بۆ کۆ بکەنەوە. ئەویش وتی، بۆچی؟ ئەبوو جەهل وتی. بۆ ئەوەی پێت بدەن. بۆ ئەوەی لەو قورئانەی کە بیستووتە پاشگەز بیتەوە. وەلید وتی. قوڕەیش هەموویان باش دەزانن کە من لە هەموویان پارەدارترم. ئەبوو جەهل وتی. وتەیەک بڵێ بەرامبەر بە محەممەد و قورئان تا خزمانت بزانن کە تۆ ڕازی نیت بە ئاینی محەممەد. وەلید وتی، جا چی بڵێم؟ وەڵاهی پیاوتان تیا نییە وەکو من شارەزا بێ لە شیعر و جۆرەکانی. وەڵاهی ئەو قسانەی کە ئەو دەیکات ڕەونەقدار و شیرینە. سەرەوەی پڕبەرە، قەدەکەی ئەستوورە هەر بەرز دەبێتەوە و ئەوەی خوار خۆی تێک دەشکێنێ و هیچ شتێک بە سەریدا بەرز نابێتەوە. ئەبو جەهل وتی، خزمان ڕازی نابن لێت تا وتەیەکی پێ نەڵێی. وەلید وتی، دەلێم گەڕێ تا بیرێکی لێ بکەمەوە. کاتێک بیری لێ کردەوە وتی. ئەمە سیحرێکە لە کەسانی ترەوە فێری بووە. وە خوای گەورەش ئەم ئایەتەی دابەزاند، ذرنی ومن خلقت وحیدا. بە ناوی خوای بەخشندەی میهرەبان. دەمەقاڵە کردنی بێ باوەڕەکان لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ. بەڕێزان. هاوبەش پەیدا کەران و بێ باوەڕانی قوڕەیش. لە سەرەتا هاتنە دەست و کەوتنە دەمەقاڵە کردن و موجادەلە لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ هیچ مەبەستێکی لێکۆڵینەوەیان نەبوو لەگەڵ پێغەمبەردا تا بگەن بە ڕاستی تەنها هیوای سەرەتا و کۆتاییان ئەوە بوو بە هەر هۆیەک بووە هەر جۆرە وتەیەک بووە پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەکەدار بکەن و ئاینی خوا پاک بخەن چەندین ڕێگەیان گرتە بەر ئەم ڕێگەیانەش بەم جۆرە بوون یەکەم لە ئیبن عەباسەوە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ بە قوڕەیشی وت، ئەی کۆمەڵانی قوڕەیش، هەر کەسێک دەپەرسترێت جگە لە خوا بە هیچ جۆرێ خێر و چاکەی تیا نیە، وە قوڕەیش باش ئاگادار بوون کە گاورەکان عیسای کوڕی مەریەم سەلامی خوای لەسەر بێ دەپەرستن، بۆیە هاتن و دەمەقاڵێیان لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ دروست کرد و پێیان وت، محمد تۆ دەڵێیت عیسا پێغەمبەر بووە و بەندەیەک بووە لە بەندە چاکەکانی خوا، بەڵام پەرستراویشە جگە لە خوا، گەر تۆ وا دەڵێیت کەواتە عیساکەشیان هیچ جۆرە خێرێکی تیا نەماوە لەسەر وتەی تۆ بێ. ئینجا خوای گەورە ئەو ئایەتەی دابەزاند بۆ دەمکوت کردنی ئەوان کە دەفەرمێت. ولما ضرب ابن مریم مثلا اذا قومک منه یصدون. تۆ دەڵێی هەرچیەک جگە لە خوا بپەرسترێت بە کەڵک نایەت، خۆ عیسا بە پێی وتەی هەندێ لە گاورەکان خوایە و هەندێکیان بە کوڕی خوای دەزانن و پەرستویانە جگە لە خوا. خوای گەورە ڕوونی کردەوە کە ئەمانە مەبەستیان لێکۆڵینەوە نییە لەگەڵ تۆدا و هەروەها مەبەستیان گەیشتن بە ڕاستی نییە تەنها ئەوە نەبێ کە دەیانەوێت بێدەنگت بکەن و دەمەقاڵێت لەگەڵدا بکەن و بەر پەرچت بدەنەوە. دووەم، لە ئیبن عەباسەوە ڕەزای خوای لێ بێ دەفەرموێت، کاتێ ئەم ئایەتە هاتە خوارەوە، انکم وما تعبدون من دون اللە حصب جهنم انتم لها واردون، الانبیاء نەوەد و هەشت، واتە ئێوە و ئەوەی دەیپەرستن جگە لە خوای گەورە هەردوو لاتان سووتەمەنی دۆزەخن و پێی دەگەن، ئیبن عەباس دەفەرموێت، بێباوەڕانی قوڕەیش ئەمەیان زۆر بەلاوە سەخت بوو، وتیان، محەمەد جوێنی بە خواکانی ئێمە داوە. یەکێ لە ناودارەکانیان کە ناوی ئیبنو زەعبەری بوو، هاتە لای قوڕەیش و پێی وتن، ئەوە چی بووە؟ وتیان، محەمەد جوێنی بە خواکانمان داوە. وتی، چی وتووە؟ وتیان، وتوویەتی هەر شتێک بپەرسترێ جگە لە خوا، لەگەڵ پەرستراوەکەش هەردووکیان سووتەمەنی دۆزەخ دەبن. وتی، خەمتان نەبێت من محەممەدتان بۆ بێدەنگ دەکەم و خۆم دەمەقاڵێی لەگەڵ دەکەم. وتی، بانگی کەن بۆم. ئەوە بوو بۆیان بانگ کرد و ئیبن زەعبەری پێی وت، ئەی محەممەد! ئایا ئەمەی تۆی دەیڵێیت تایبەتە بە بتەکانی ئێمە یان تایبەتە بە هەموو شتێ کە پەرستراوە جگە لە خوای گەورە؟ ئەویش فەرمووی بەڵێ بۆ هەموو شتێکە کە پەرستراو بێت جگە لە خوای گەورە ئەویش وتی سوێن بەخوا زاڵ بووین بەسەریدا و بردمانەوە باشە تۆ دەڵیت عیسا بەندەی خوایە و پیاو چاکە و فریشتەکان بەندەی چاکن پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی بەڵێ ئەویش وتی کەواتە گاورەکان عیسا دەپەرستن و جوولەکەکان عزێر دەپەرستن و ئەوە تا کوڕانی بەنی تەمیم فریشتەکان دەپەرستن، کەواتە هەر هەموویان لە دۆزەخدان، عیسا و فریشتە و عوزێریش. دانیشتوانی مەککە زۆر زۆر خۆشحاڵ بوون بەم وتەی ئیبن زەعبەری، وتەکە کەوتە دەمی هەموو خەڵکی مەککە و ویستیان بەمە بەرپەرچی پێغەمبەر درودی خوای لەسەر بێ بدەنەوە تا خوای گەورە کەواتە ئەوان بێ ئەقڵ بوون چونکە پێغەمبەر عیسا و عوزێر بە هیچ جۆرێک ڕازی نەبوون کە بپەرسترێن وە هەروەها فریشتە و پێغەمبەران سەلامی خوایان لێ بێ بەرین لەو هاوبەش پەیداکەرانە و ئەوە کاری ئەو بێ باوەڕانەیە کە ئەوانیان کردووە بە جێی تکا کردن و کردوویانن بە هاوبەشی خوا بە نەزانی سێهەم لە ابن عباسەوە ڕەزای خوای لێ بێت دەفەرموێت، کە ڕۆح شتێکی نادیارە پەیوەندی تەنها بە خوای گەورەوە هەیە و کەس لێی حاڵی نیە چوارەم، هەر لە ابن عباسەوە ڕەزای خوای لێ بێت دەفەرمێت، عاصی کوڕی وائیل هاتە خزمەت پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پارچە ئێسکێکی پرتوکاوی لەو پەڕی شاری مەککەوە دۆزیبوەوە بە دەستیەوە گرت و لەبەر دەم پێغەمبەردا پرواندی هەتا بوو بە خۆڵ و ئینجا وتی، ئەی محمد! ئایا خواکەی تۆ ئەمە زیندوو دەکاتەوە دوای ئەوەی بوو بە خۆڵ؟ پێغەمبەر دروودی خوای لەسەر بێ فەرمووی، بەڵێ، خوا ئەمە زیندوو دەکاتەوە و پاشان دەتمرێنێ و پاشانیش زیندووت دەکاتەوە، پاشان دەتخاتە ناو دۆزەخەوە. دەفەرموێ، بەهۆی ئەمەوە بوو خوای گەورە ئەم ئایەتەی دابەزاند. لە ڕیوایەتێکی تردا خەیری ناوبوو، دەفەرموێت، ئەمانە ئیشیان بۆ دەکردین و شمشێریان بۆ تیژ دەکردین، بۆیان پاک دەکردین و کتێبێکیان هەبوو، لە ڕیوایەتێکی تردا تەورات بوو کە بە زمانی خۆیان نووسرابوو، واتە بە عیبرانی. دەیانخوێندەوە و دەوریان دەکردەوە، پێغەمبەر درودی خوای لەسەر بێ بەلایاندا تێدەپەڕی و گوێی لێدەگرتن. هاوبەش پەیداکەران وتیان، محەمەد لەو دوو کەسەوە فێر بووە و فێر دەبێت. لە ڕیوایەتێکی تردا دەیانوت، کابرای عابدی حەزرەمی فێری دەکا و دەچێ بۆ لای ئەو گوێ دەگرێت و فێر دەبێت. لە ڕیوایەتێکی تردا وتیان ئێمە دەزانین کە ئەوە بە هیچ شێوەیەک لای خواوە نییە، بەڵکو ئەو دوو منداڵە فێری دەکەن. خوای گەورە ئەو ئایەتانەی دابەزاند کە دەفەرمێت. ولقد نعلم انهم یقولون انما یعلمه بشر لسان الذی یلحدون الیه اعجمی وهذا لسان عربی مبین. النحل سەد و سێ، کەوابوو بێ باوەڕەکان بێ عەقڵ بوون، چونکە ئەو دوو منداڵە تەوراتیان بە عیبرانی دەخوێندەوە و عەرەب بە هیچ جۆرێک لێیان تێناگا، و ئەو دوو منداڵە پێدەچێت کە سەرتاسەری بە هەڵە خوێندبێتیانەوە، چونکە عیبرانی یەکێکە لە هەرە زمانە کۆنەکان کە عەرەبەکانیش نەیانزانیوە، چ جای پێغەمبەرێکی نەخوێندەوار کە تێپەڕی بێت بەلای دوو منداڵدا، ئایا لەوانەوە فێربووە؟ نەخێر، ئەم قورئانەی کە خوا ناردویەتی نە عیبرانییە و نە تەوراتە، بەڵکو بە زمانێکی عەرەبی پاراوە، خوای گەورە دایبەزاندووە بۆ لای پێغەمبەرەکەی، درودی خوای لەسەر بێ. القمر چل و هەشت و چل و نۆ خوای گەورە هەڕەشەی ئەوەی لێکردن کە ڕۆژێک دێت لەسەر دەموچاو ڕادەکێشرێن و بەرەو دۆزەخ دەبرێن و فڕێش دەدرێنە ناویەوە و پێیان دەوترێت بچێژن گەرمی و تینی سەقەڕ ئێمە هەموو شتێکمان بە قەدەر دروست کردووە. ئەڵقەی شەشەم. ئازیزان لە ئەڵقەی ڕابردوودا لە باسی دەمەقاڵەکردنی بێباوەڕان لەگەڵ پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ شەش خاڵمان پێشکەش کردن لە خاڵی شەشەمدا باسمان لەوە کرد کە بێباوەڕانی قوڕەیش دەهاتنە لای پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و موجادەلەیان لەگەڵ دەکرد سەبارەت بە بابەتی قەزا و قەدەر بە پشتیوانی خوای گەورە لەم ئەڵقەیەشدا لە خاڵی حەوتەمەوە دەست پێ دەکەین حەوتەم ابن عباس ڕەزای خوای لێ بێت سەبارەت بەو ئایەتەی خوای گەورە کە دەفەرموێت، ولا تاکلوا مما لم یذکر اسم اللە علیه وانه لفسق وان الشیاطین لیوحون الی اولیایهم لیجادلوکم، دەفەرموێت، خوای گەورە داوای ئەوە دەکات ئەو ئاژەڵانەی کە دەکرێن بە قوربانی بۆ بتەکان لێی مەخۆن، چونکە ئەوانە لەبەر خوا ئەنجام نەدراون و ناوی خواشیان لەسەر نەهێنراوە. دەفەرموێت، موشریکەکان کردیان بە دەمەقاڵێ لەگەڵ پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ، سەبارەت بەم مەسەلەیەش وتیان، ئەمە وانییە، ئەوەی خوا کوشتوویەتی و سەر نەبڕراوە واتە مردار بۆتەوە، ئەوە مەخۆن، بەڵام ئەوەی ئێمە بە دەست سەری دەبڕین و بۆ بت بێت یان بۆ غەیری بت بێت هەمووی بخۆن. وەک قوڕقوشمی تواوە وایە و دەکرێتە ناو قوڕگیانەوە. وشەی زەقوم مانای پارووی زلزلە لە زمانی عەرەبیدا. ئەبو جەهل وتی، ئەمانە دەمانترسێنن بە داری زەقوم. پاشان زەقوم کێ دەستی دەکەوێت، وەرە با خواردنی چاک بهێنین و پەنیر بهێنین و پارووی چاکی گەورەی لێ بخۆین. ئەبو جەهل زۆر نەفام بوو نەیدەزانی خوای گەورە چی بۆ ئامادە کردووە لە دۆزەخدا وە خوای گەورە چۆن وەسفی ئەو دارەی کردووە ئەمە ئەو پارووە زلە نیە کە ئەو تێی گەیشتووە بەڵکو ئەمە سزای هەرە سەختە کە چاوەڕێی ئەو کەسانە دەکات سەرپێچی فەرمانی خوا دەکەن نۆهێم لە ئەنەسی کوڕی مالیکەوە ڕەزای خوای لێبێت دەفەرمێت ئەبو جەهل دوعای کرد و وتی خوایە ئەگەر ئەمە ڕاست و ڕەوایە و لای تۆوە هاتووە بۆ لای محەممەد، خوایە بەردبارانمان بکە و بەرد ببارێنە بەسەرماندا، پاشان خوای گەورە ئەو ئایەتەی دابەزاند کە دەفەرموێت، وما کان اللە لیعذبهم وانت فیهم، واتە، چۆن خوای گەورە سزایان دەدات کاتێ تۆ لە ناویاندا بیت. دەیەم، لە عائیشەوە ڕەزای خوای لێ بێت دەفەرمێت، کاتێ سوڕەتی عەبەسە وەتەوەلا هاتە خوار ڕووداوەکەی بەم شێوەیە بوو، سەبارەت بە نابینایەک هاتە خوار کە ناوی عەبدوڵڵای کوڕی مەکتوم بوو، دەهاتە خزمەتی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ و دەیوت، ئەی محەممەد! ئاینی خوام نیشان بدە و فێرم بکە. پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەو کاتەدا یەکێ لە سەرکردەکانی قوڕەیشی لابوو، کە ناوی ئوبەی کوڕی خەلەف بوو و ڕووی کردبووە ئەو سەرکردەیە و زۆر بە هیوا بوو کە موسوڵمان بێت و قسەی بۆ دەکرد، ئەویش زوو زوو دەیوت، ئەی محەممەد! فێرم کە لەوەی خوا فێری کردوویت. بەڵام پێغەمبەر درودی خوای لەسەر بێ حەزی دەکرد ئەو بێ باوەڕە موسوڵمان بێت، چونکە زۆر دەوڵەمەند و بەناوبانگ بوو و گۆڕانکاریەکی زۆر ڕووی دەدا بە موسوڵمان بوونی ئەو پیاوە. بەڵام ئیبن مەکتومیش چاوی نابینێت ئەوە نازانێت بۆیە هەر دەیوت، محەممەد! فێرم کە، بەم شێوەیە ئەمن دەیوت، ئەی محەمەد فێرم بکە، تا پێغەمبەر درودی خوای لەسەر بێ بێزار بوو و ڕووی لێ گرژ کرد و ئەو جێگەیەشی بەجێ هێشت و پاشان خوای گەورە ڕەخنەی لە پێغەمبەر گرت و ئەو ئایەتەی لەسەر دابەزاند کە دەفەرموێت عەبەسە وەتەوەلا و دەری خست کە نابینایەکی موسڵمان لای خوا زۆر بەڕێزترە لە چاوساغێکی بێ باوەڕ وە ڕوونی کردەوە کە دەبێت ڕوو بکەیتە ئەو نابینایە کە بە ویستی خۆی هاتووە و داوا دەکات فێر بکرێت و تۆ دەبێت پشت هەڵبکەیت لەو بێ باوەڕە کە دانیشتووە و بە وردی وتەی بۆ دەکەیت تەنها لەبەر ئەوی قەناعەت بکات کەواتە سەرکەوتنی ئاینی خوا بە هەژارەکانە وەک پێغەمبەر درودی خوای لەسەر بێ دەفەرمێت خوا ڕزقتان زیاد دەکات یان سەرکەوتنتان پێ دەبەخشێت خۆ بەهۆی بەهێزەکانتانەوە نییە، بەڵکو بەهۆی موسڵمانە لاوازە هەژارەکانەوە سەرتان دەخات. یازدەهەم، موشریکەکان دەیانوت، حەق ئەگەر حەق بێت، دەبوو پیاوماقوڵان دوای بکەوێت نەک هەژار و چەوساوەکان کە نافامن و نازانن حەق چۆنە، بۆیە موشریکەکان وایان دەزانی کە حەق تەنها دەبێ پیاوماقوڵان و دەوڵەمەندان و گەورەکانی لەگەڵدا بێ ئینجا پێی دەوترێت حەق، بۆیە موشریکەکان دەیانوت. نەک دابەزێت بۆ نەخوێندەوارێکی بێ دایک و باوک، دەیانوت لو کان خیرا ما سبقونا الیه، واتە ئەم ئاینە گەر خێری تیابوایە ئەمانە پێش ئێمە نەئەکەوتن، چونکە ئێمەش عەقڵمان هەیە و پێشیان دەکەوتین لە باوەڕبوونمان پێی، گەر موسڵمانانیان بەلادا تێپەڕیایە دەیانبوارد و گاڵتەیان پێدەکردن و دەیانوت، اهؤلاء من اللە علیهم من بیننا؟ ئەوانەن کە خوا منەتی کردوە بەسەریاندا و هەڵی بژاردون ڕێنموویی کردون ئەوانە مرۆڤن ئا ئەوە بەهەشتێکانن بەم شێوەیە زوو زوو دەیان وت قالوا انومن لک واتبعک الارذلون دەیان وت ئێمە باوەڕی چی بە تۆ بهێنین تۆ کێ دوات کەوتوە هەموو هەژار و داماو و چەوساون بەم شێوەیە بێباوەڕەکان زۆر خۆیان بە گەورەتر دەزانی کە دابنیشن و لە دانیشتنەکەیاندا یەک دوو هەژاری تیا بێت، بۆیە هاتنە لای پێغەمبەر دروودی خوای لەسەر بێ و ئەم پێشنیارەیان بۆ کرد. لە سەعدی کوڕی ئەبی وەقاسەوە ڕەزای خوای لێ بێت دەفەرموێت، کۆمەڵێک لە سەرکردە بەناوبانگەکانی قوڕەیش تێپەڕ بوون بە لای پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ لە کاتێکدا پێغەمبەر دانیشتبوو لە ناو مسوڵمانانی چواردەوری خۆیدا کە بریتی بوون لە سوهەیب و بیلال و عەممار و میقداد و ئیبن مەسعود و سەعدی کوڕی ئەبی وەقاس کە هەر هەموویان هەژار و بێ دەرەتان بوون. موشریکەکان هاتن وتیان، ئەی محەممەد! ئا ئەمانەن کە خوا ڕێنموویی کردوون و پیاو چاکن لە ناو ئێمەدا و جێگەی ڕێنموویین؟ ئایا لە خزمانت دوور کەوتیتەوە بەمانە ڕازی بوویت؟ ئێمە شوێنکەوتووی ئەوانە نابین و بە هیچ جۆرێک قایل نین لەگەڵ ئەوانەدا دانیشین و ئەوانە ببن بە شوێنکەوتەی تۆ. وا چاکەدەریان بکەیت لای خۆت و دووریان بخەیتەوە، با نزیکی ئێمە نەکەونەوە، ئەوانە پیاوێکی ئاوها و ئاوهان، پێغەمبەریش دروودی خوای لەسەر بێ وەک مرۆڤێک خەیاڵێک کەوتە دڵیەوە سەبارەت بەو باسە، خوای گەورە ئەم ئایەتەی دابەزاند کە دەفەرموێت، ولا تطرد الذین یدعون ربهم بالغداة والعشی یریدون وجهە، واتە، بە هیچ جۆرێک نابێت ئەوانەی داوا دەکەن لە خوای خۆیان لە بەیانیان و ئێواراندا و تەنها هەموو شتێک لە پێناوی خوادا جێبەجێ دەکەن، هەرگیز بۆت نییە لە دانیشتنەکانی خۆت دەریان بکەیت. واتە هەر ئەوانە بەڕێزن چونکە ئەوانە باوەڕدارن، وە خوای گەورە کاتێ بەهەشتی نیشانی پێغەمبەر درودی خوای لەسەر بێ دا زۆربەی ئەهلی بەهەشت هەژارەکان بوون. دوانزەهەم. بێباوەڕەکان و هاوبەش پەیداکاران دەمەقاڵێیان دەکرد لە پێغەمبەردا دروودی خوای لەسەر بێ سەبارەت بە هەموو ئایەتێک کە دەهاتە خوارەوە بۆیە کاتێک کە دەوڵەتی ڕۆم شکا و دەوڵەتی فارسی ئاگرپەرست بەسەریاندا زاڵ بوو موشریکەکان زۆر خۆشحاڵ بوون پاشان سوورەتی ڕوون دابەزی خوای گەورە تیایدا ڕوونی کردەوە کە ئەنجامەکەی پێچەوانە دەبێت ئەمان دیسان هاتنەوە بۆ دەمەقاڵەکردن لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ، سەبارەت بەم باسەش ئیبن عەباس دەفەرموێت. هاوبەش پەیداکەرەکان زۆریان پێ خۆش بوو کە خەڵکی فارس سەرکەوێت بەسەر ڕۆمەکاندا، چونکە قوڕەیش و فارسەکان وەک یەک بێ باوەڕ بوون، بەڵام موسڵمانان زۆریان پێ خۆش بوو کە ڕۆمەکان سەرکەون و زاڵ ببن، چونکە موسڵمانەکان و ڕۆمەکان خاوەنی کتێبی خوان. ئەمە باس کرا لای ئەبوبەکر ئەویش چوو ڕایگەیاند بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێغەمبەریش فەرمووی لەمەو دوا ڕۆمەکان زاڵ دەبن کاتێ خوای گەورە سوورەتی ڕوومی دابەزاند دەنگوباز لەو کاتەدا گەرم بوو سەبارەت بەوەی کێ سەردەکەوێت ئەبوبەکر چوو بە کۆڵانەکانی شاری مەککەدا گەڕا و پێی ڕاگەیاندن کە لە هەندێ ساڵی دواییدا ڕۆمەکان سەردەکەون بەسەر فارسەکاندا ئەبوبەکر ئەمەی لای هەندێ لە بێباوەڕەکانی قوڕەیش گێڕایەوە و ئەوانیش هاتنە لای ئەبوبەکر و وتیان، باشە ئەمە لە نێوان ئێمە و ئێوەدا بێت، کە گوایە محەممەد دەڵێ ڕۆمەکان زاڵ دەبن بەسەر فارسەکاندا لە هەندێ ساڵدا، بۆ نایت ئەبوبەکر تا گرەو بکەین؟ ئەمە پێش ئەوەی کە گرەو حەرام بێت. ئەویش وتی، باشە. ئەفەرمێت وتیان، باشە لە نێوان ئێمە و ئێوەدا ماوەیەک دیاری بکە، ئەگەر سەرکەوتن بە لای ئێمەدا بوو، ئەوە ئێمە ئەوەندەمان لێتان دەوێت و ئەگەر سەرکەوتن بۆ ڕۆمەکان بوو، ئەوا ئێمە ئەوەندەتان دەدەینێ. ئەفەرمێت، ماوەی پێنج ساڵیان دانا. ئەبوبەکر هاتەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و پێی ڕاگەیاند و پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، بۆ تۆزێک بەرزترت نەکردەوە؟ سەعیدی کوڕی جوبەیر فەرمووی، واتای بضع لە خوار ژمارە دەوەیە، بێ باوەڕەکان بە ئەبوبەکریان وت، چەند ساڵ دابنێین لە نێوان ئێمە و ئێوەدا، ئەی ئەبوبەکر خۆت دەزانی بضع لە سێوە بۆ نۆیە، نێوانێکمان بۆ دیاری بکە، ئەویش شەش ساڵی دیاری کرد، دوایی شەش ساڵەکەش تێپەڕی و بە هیچ جۆرێک ڕۆمەکان سەرکەوتنیان بەدەست نەهێنا و ئەو گرەوەی کە ئەوان کردیان، ئەبوبەکر ناچار بوو هەموو گرەوەکەیان بداتێ. دەفەرمێت، ئینجا لە ساڵی حەوتەمدا، ڕۆمەکان زاڵ بوون بەسەر فارسەکاندا و موسڵمانەکانیش گلەیی ئەوەیان دەگەیاند بە ئەبوبەکر کە بۆچی ئەم شتەی وا لێ کردووە و بۆ بەم شێوەیە بووە، بۆچی وتوویەتی شەش ساڵ؟ چونکە خوای گەورە فەرموویەتی، فی بضع سنین، للە الامر من قبل ومن بعد ویومئذ یفرح المومنین. بەڵام ئەوە بوو بە هەواڵی سەرکەوتنی ڕۆم بەسەر فارسدا، هەندێکی تر لە خەڵکان خوای گەورە هیدایەتی دان. سیانزەهەم، بێباوەڕەکان جگە لەوانە سەبارەت بە ناو و سیفاتەکانی خوای گەورە، دەهاتن و دەمەقاڵێیان دەکرد لەگەڵ پێغەمبەردا درودی خوای لەسەر بێ، ئیبن مەسعود دەفەرموێت، جارێکیان من لە ژێر پەردەی کەعبەدا بووم، پیاوێکی سەقەفی خەڵکی تائیف، لەگەڵ دوو زاواکەی خۆی کە خەڵکی مەککە و قوڕەیشی بوون لەوێ دانیشتبوون، کەوتبوونە قسە کردن ئەوان زۆر قەڵەو بوون لەگەڵ ئەوەشدا بێ ئەقڵ بوون یەکێکیان وتی تۆ بڵێی خوای گەورە ئەم قسانەی ئێمە بەبیستێت ئەوی تریان وتی ئەگەر دەنگ بەرزکەینەوە دەیبیستێت بەڵام ئەگەر دەنگ بەرز نەکەینەوە نایبیستێت و ئەوی تریان وتی ئەگەر دەنگ بەرزکەینەوە بیبیستێت ئەوە دەنگ نزمیشکەینەوە هەر دەیبیستێت و ئەوی تریان وتی بەخوا دەنگ بەرز بکەینەوە هەر دەیبیستێ و نزمیشی بکەینەوە هەر دەیبیستێ ئیبن مەسعود دەفەرموێت، هاتمەوە بۆ لای پێغەمبەر درودی خوای لەسەر بێ و ئەم هەواڵەم پێ ڕاگەیاند، وە خوای گەورەش ئەم ئایەتەی دابەزاند کە دەفەرموێت، وما کنتم تستترون ان یشهد علیکم سمعکم ولا ابصارکم ولا جلودکم ولکن ظننتم ان الله لا یعلم کثیرا مما تعملون خوای گەورە ڕوونی کردەوە کە ئەوان گومانی خراپیان بردووە بەخوا، کە وایان زانیوە خوای گەورە لە زۆربەی ئیشەکانیدا ئاگای لێیان نییە و وتەکانیان نابیستێت، بەڵام بە هەڵەدا چوون، وە لەگەڵ ئەو هەموو دەمەقاڵەکردنە کە بەرامبەر بە پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەنجامیان دا، لە ناخی دەروونیانەوە باش دەیانزانی کە پێغەمبەر درودی خوای لەسەر بێ چی دەڵێت وە باش دەیانزانی کە درۆزن نییە وە چاکتر دەیانزانی ئاینەکەی ئاینی خوایە و حەقە. بەڵام بەهۆی فیز و خۆ بەزل زانینیان پێیان خۆش نەبوو کە بچنە ڕیزی بیلال و سوهەیب و باقی هاوەڵانی تری پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەگەڵ ئەوەشدا دەیانزانی ئەم قورئانە لای خواوە هاتووە و پێیان خۆش بوو گوێی بۆ بگرن سەعیدی کوڕی مسەیب دەفەرموێت، لە نیوەشەودا سێ سەرکردەی ناوداری قوڕەیش کە بریتی بوون لە ئەبو جەهل و ئەبو سوفیان و ئەخنەسی کوڕی شورەیق بە جیا و بە دزییەوە دەچوون بۆ لای ماڵی پێغەمبەری خوا دروودی خوای لەسەر بێ و هەر سێکیان گوێیان دەگرت تا بزانن محەممەد لە شەو نوێژدا دەڵێت چی یەکێکیان دەچووە پشتەوە و یەکێکی تریان دەچووە ئەولاترەوە بێ ئەوەی کەسیان بە کەسیان بزانن پێغەمبەر درودی خوای لەسەر بێ شەو نوێژی تەواو دەکرد یاخود دەخەوت یان نوێژی بەیانی دەکرد پاشان هەڵدەستان و هێواش هێواش بۆ ئەوەی کەس پێیان نەزانێ دەگەڕانەوە سیر لەوەدا بوو کە ئەمانە بە خەڵکانیشیان دەوت گوێی بۆ مەگرن بەڵام هەر خۆشیان دەهاتن بە دزێ و گوێیان بۆ دەگرت و خۆیان دەشاردەوە لە گەڕانەوەیاندا لە ڕێگە بەیەک دەگەیشتن و ئەو بەوی دەوت تۆ لە کوێ بوویت ئەویش بەوی تری دەوت، ئەی تۆ لە کوێ بوویت؟ و پەیمانیان دەدا جارێکی تر نەیەنەوە. دەفەرموێت، شەوی دووەمیش بە دسیەوە هاتنەوە و گوێیان گرت هەتا تەواو بوو. بە قەدەری خوا هەر سێکیان لە یەک ئاشکرا بوونەوە و سەر لە نوێ پەیمانیان دایەوە بە یەکتری جارێکی تر و شەوێکی تر نەیەن. بۆ جاری سێیەم دیسان هاتنەوە و گوێیان گرتەوە، هەر یەکەی لە سوچێکەوە دیسان زیاتر ئامادە باشیان کرد بۆ ئەوەی ئاشکرا نەبن بە یەکتری، بەڵام هەر ئاشکرا بوون. ئەخنەسی کوڕی شورەیق بە خۆی و گۆچانەکەیەوە کە پێی بوو، چوو بۆ لای ئەبوو سوفیان تاکوو ڕای ئەویش بزانێت بەرامبەر بەو قورئانەی کە محەمەد بۆی هاتووە. ئەبوو سوفیان لە وەڵامدا وتی، هەندێ شتم گوێ لێ بووە. باش تێگەشتووم چیە و واتاکەشی چیە هەندێ شتیشم گوێ لێ بوو نازانم باسی چی دەکا و مەبەستی لە چیە دوای ئەوە ئەبو سوفیان بە ئەخنەسی وت تۆ چی دەڵێیت سەبارت بەوەی کە گوێت لێ بوو ئەویش وتی من وا تێدەگەم ئەمە حەق و ڕاستیە پاشان لای ئەو ڕۆشت و چوو بۆ ماڵی ئەبو جەهل بە ئەبو جەهلی وت ئەی ئەبو الحەکەم ڕاو بۆچوونی تۆ چیە بەرامبەر ئەوەی بیستوتە؟ وتی چیم بیستبێت ئێمە و کوڕانی عەبدولمەناف پێشبڕکێمان بوو لە هەموو چاکەیەکدا هەتا وەک یەکمان لێهات و کەوتینە سەر ئەژنۆ وەکو دوو ئەسپ کە لە پێشبڕکێدا بن بە یەکەوە، ئەوان وتیان ئێمە پێغەمبەرێکمان لە ناودا هەیە کە لە ئاسمانەوە هەواڵی بۆ دێت، ئێمە کەی دەگەین بەو شتەی ئەوان، نەخێر بە هیچ جۆرێک باوەڕی پێ ناهێنین و بە درۆی دەخەینەوە، ئەخنەس هەستا و بەجێی هێشت. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت، ئەبو جەهل وتی، وەڵڵاهی من باش دەزانم ئەوەی کە محەممەد دەیڵێت حەقە و ڕاستە، بەڵام یەک شت وام لێ دەکات باوەڕی پێ نەهێنم، ئەویش ئەوەیە کە کوڕانی بەنو قوسەی وتیان پەردەی کەعبە، ئەو پەردەیە کە دەدرێت بەسەر کەعبەدا، ئەو ماف و سەروەرییەیە بۆ ئێمە. وتمان، باشە، وتیان، سیقایەش واتە بەخشینی ئاو بە حەجاج لە بیری زەمزەم بۆ ئێمەیە، وتمان، باشە، وتیان، نەخێر ئەو دوو سەرکردایەتیەی ئەنجومەنی شورا کە ئەوان نەدوەیان پێ دەگوت دەبێ هەر بۆ ئێمە بێ و ئەو پلە و پایانە بگرینە دەست و ئاڵا هەڵگرتنیش لە جەنگدا هەر دەبێت بەدەست ئێمەوە بێت، ئێمەش وتمان، باشە. چ چاکەیەکیان دەکرد، ئێمەش دەمانکرد، تا کەوتینە سەر ئەژنۆ، لە پێشبڕکێدا بووین بۆ چاکەکردن. لە ناکاودا وتیان، ئێمە پێغەمبەرێکمان لەناو دایە، بەڵام نەخێر، هەرگیزا و هەرگیز بە گوێتان ناکەین، چونکە بە گوێکردنمان پێشکەوتنە بۆ ئەوان و وەڵڵاهی هەرگیز بە قسەیان ناکەین. وە لە ڕیوایەتێکی تردا لە ئیمامی عەلیەوە دەفەرموێت، ئەبو جەهل بە پێغەمبەری وت دروودی خوای لەسەر بێ، ئێمە دەزانین کە تۆ پیاو چاکێکی و پەیوەندیی خزمایەتی دەگەیەنیت، ئێمە ناڵێین تۆ درۆ دەکەی و بە درۆشت ناخەینەوە، بەڵام ئەو شتەی کە تۆ هێناوتە ئەوە درۆیە و ئێمە ئەوە بە درۆ دەخەینەوە. ئنجا خوای گەورە ئەو ئایەتەی دابەزاند کە دەفەرموێت. ئەیانوت ئەی محمد کوا ئەو سزایەی کە تۆ ئێمەی پێ دەترسێنیت کوا بۆچی پەلە ناکەیت بۆ توشمان نابێت تا خوای گەورە ئەو ئاەتی دابەزاند کە دەفەرموێت ئەفە بعذابنا یستعجلون واتە ئەو بێعقلانە وا دەزانن سزای خوا وەکو سزای خەڵک وایە و پەلەی خۆگەیاندنی پێ دەکەن؟ ئازاردانی پێغەمبەری خوا درودی خوای لەسەر بێ لەلایەن موشریکەکانەوە. قوڕەیش دەستی کرد بە دژایەتی کردنی پێغەمبەر درودی خوای لەسەر بێ، سەرەتا بە باوەڕ نەبوون پێی و نزیک نەبوونەوە لێی و گوێ نەگرتن بۆی، ئینجا پڕوپاگەندەیان بۆ دروست دەکرد لە ناو هۆزە عەرەبەکاندا بە تایبەتی یانزە لایەنەکەی شاری مەککە، هەر بەوەشەوە نەوەستان تا گەیشتنە ئازاردانی خودی خۆی درودی خوای لەسەر بێ. بە هەر جۆرێک لە دەستیان هاتبێت و لە توانایاندا بووبێت درێغییان نەکردووە، ئەوەشمان لە یاد نەچێت کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ مرۆڤێکی وا نەبووە هەموو کەسێک بتوانێت لە شاری مەککە ئەوەی کە دەیەوێت بەرامبەری ئەنجامی بدات چونکە یەکێک بوو لە گەورە پیاوانی بەنی هاشم. ئەبو تالیب سەرکردایەتی بەنو عەبدولمەناف و بەنی هاشم و بەنو قوسەی دەکرد، بە هەر سێ هۆزەکەوە لە وتەی ئەو دەرنەدەچوون. ئەبو تالیب بە هەموو توانایەکیەوە لە پشتی پێغەمبەر بوو درودی خوای لەسەر بێ. ئەگەر ئەم هۆکارانە خوای گەورە نەیخستایەتە گەڕ بۆ پارێزگاری کردنی، هەر لە سەرەتاوە دەیان کوشت. بەڵام خوای گەورە هەردەم پێغەمبەری خۆی پاراستووە. لە شێوەکانی ئەو بەگژاچوونەوە و ئازاردانەی کە پێغەمبەر دروودی خوای لەسەر بێ دووچاری هاتووە لەسەر دەستی بێباوەڕەکان و هاوبەش پەیداکارانی قوڕەیش ئەم شێوانەی خوارەوە بوو یەکەم، لە ئیبن عەباسەوە ڕەزای خوای لێ بێت دەفەرمێت کاتێک خوای گەورە ئاەتی تبت یەدا ئەبی لەهبی و تەبی دابەزاند ئوم جەمیلی کچی حرب و خوشکی ئەبوو سوفیان و ژنی ئەبوو لەهب لە ماڵەکەیەوە هاتە دەرەوە بۆ لای کەعبە بە دوای پێغەمبەردا درودی خوای لەسەر بێت دەگەڕا و هاواری لێ بەرز دەبۆ و بەردێکی گەورەی بەدەستەوە بوو پێغەمبەر درودی خوای لەسەر بێ لەو کاتەدا دانیشتبوو لەگەڵ ئەبوو بەکردا لە پەنای کەعبەدا ئەبوو بەکر کە چاوی پێکەوت ئەم ئافرەتە بەم شێوەیە هاتووە فەرمووی پێغەمبەری خوا، ئەوە ئەو ئافرەتە بەرەو ئێرە دێت و زۆر دەم پیسە و دەترسم ئازارت بدات بۆ هەڵناستیت بڕۆیت. پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئەو من نابینێت. ئەنجا پێغەمبەر درودی خوای لەسەر بێ ئەوانەی باوەڕ بە ڕۆژی دوایی ناهێنن. ئیبن عەباس دەفەرمێت، هات و وەستا لای ئەبوبەکر، پێغەمبەر درودی خوای لەسەر بێ لە پاڵی دابوو، بەڵام پێغەمبەری بە هیچ جۆرێک نەبینی و وتی، ئەی ئەبوبەکر هاوەڵەکەت جوێنی پێداوم، ئەبوبەکر فەرمووی، نەخێر سوێند بێت بە خوای ئەم کەعبەیە، هاوەڵەکەم جوێنی نەداوە بە تۆ و جوێن نادات و قەت شیعریشی نەوتووە. وتی تۆ ڕاست دەکەی ئەی ئەبوبەکر، وتەی تۆ لای من باوەڕپێکراوە. پاشان ڕۆیشت و وتی، هەموو قوڕەیش باش دەزانن کە من کچی سەروەر و سەرۆکەکەیانم. بەڵام وەڵڵاهی ئەگەر بیبینم ئەم بەردە دەکێشم بە دەمیدا، لەگەڵ ئەوەشدا من ئافرەتێکی شاعیرم و دەڵێم، زەمکراوێکی لۆمەکراو سەرپێچیمان لێکردووە و فەرمانەکەیمان پشتگوێ خستووە و ئاینەکەیشیمان نەویستووە. پاشان بەڕێکەوت و ڕۆیشت ئەبوبەکر وتی، ئەی پێغەمبەری خوا! تۆی نەدی، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، فریشتەیەک بەردەوام بە باڵی خۆی منی دادەپۆشی لە پێش چاویدا تا نەمبینێت. لە ڕیوایەتێکی تردا دەفەرموێت، پێغەمبەر درودی خوای لەسەر بێ فەرمووی، ئایا سەرتان سوڕ نامێنێت چۆن خوای گەورە جوێندان و لەعنەت کردنی قوڕەیشی لە من دوور خستۆتەوە؟ ئەوان جوێن بە کەسێکی زەم کراو و لۆمە کراو دەدەن و لەعنەتی لێ دەکەن، بەڵام من مرۆڤێکم ناوم محمدە واتە سوپاس کراو، کەوابوو بە پێچەوانەی وتەکانی ئەوانەوەیە. دهم هر ابن عباس ورزاي ڕزای بيت دفرميت سبارد بو آيتي ئاەتی خی دفرميت أعوذ بالله من الشيطان الرجيم قل ادعوا الله أو ادعوا الرحمن أيما تدعو فله الأسماء الحسنى ولا تجهر بصلاتك ولا تخافت بها وابتغ بين ذلك السبيلا دفرميت ئەم ئایەتە کاتێک هاتە خوارەوە، پێغەمبەر درودی خوای لەسەر بێ خۆی دەشاردەوە لە بێ باوەڕانی قوڕەیش، وە کاتێ کە پێش نوێژی بۆ هاوەڵانی خۆی دەکرد دەنگی بەرز دەکردەوە بە قورئان خوێندن بۆ ئەوەی هاوەڵانی تێی بگەن و گوێیان لێ بێت. کاتێ بێ باوەڕان گوێیان لێ دەبوو جوێنیان بە قورئانەکە دەدا و بەوەی کە لە ئاسمان هێناوێتیە خوارەوە و بەو کەسەشی کە گەیاندوێتی و هێناوێتی بۆ ئەوان. پاشان خی قورا أم ئاەتەی دابزان اعوذ بالله من الشيطان الرجيم قل ادعو الله أو ادعو الرحمن أيما تدعو فله الأسماء الحسنى ولا تجهر بصلاتك ولا تخافت بها وابتغ بين ذلك سبيلا ابن عباس دفرميت واتە ئەوەندە قورئانەکە بە دەنگی بەرز مەخوێنە تاکو بێ باوەڕان گوێیان لێ بێت و جوێنی پێ بدەن، وە ئەوەندەش بە دەنگی نزم مەیخوێنە تاکو هاوەڵەکانت گوێیان لێ نەبێت، لەو نێوەندەدا بیخوێنە. ئازیزان لێرەدا باسەکە دەوەستێنین بە پشتیوانی خوای گەورە لە ئەڵقەی داهاتوودا خاڵی سێهەم و کۆمەڵێک بابەتی تر دەخوێنینەوە تا ئەو کاتەش هەموو لایەکتان بە خوای گەورە دەسپێرین.